بەدیهێنەری زەوی و ئاسمان و دەریاکان و ئێمە و هەموو زیندەوەران و دیار و نادیارەکانی هیچ هاوبەش و شەریکێک نییە هەرچی عیبادەت و بەندایەتیە هەر شایستەیە کە بۆ تۆ بکرێ یا ئەڵڵا نوێژمان ڕۆژوومان سەدەقە و خێر و خێراتمان ژیانی دنیامان نیەتەکانی ناو دڵمان کار و کردەوە و هەڵوێستمان هەمووی دەبێت بە ناوی تۆوە دەست پێ بکات چونکە پێغەمبەرەکەت صلی اللە علیه وسلم سەلات و ڕەحمەتی لێ بێ پێی ڕاگەیاندووین فەرموویەتی کل امر ذی بال لم یبدأ ببسم الله الرحمن الرحیم فهو اقطع هەر کردەوەیە کە ئینسان دەستی پێ دەکا ئەگەر ناوی خوای لێ نەهێنێ و بسم اللە لێ نەکا بێبەرەکەتە بەرەکەتی تێدا نامێنێ و بەرەکەتی لێ دەپچڕێ بسم اللە الرحمن الرحیم ئەو وتارەی کە لە دوو وتاردا وتارمان لەسەر بسم اللە و بەرەکەتەکانی خوێندەوە کۆمەڵە مستەلەحاتە زەرورە زیندوی بکەینەوە ئێمەی مسلمان لە جەوێکی مادی گەرایی ئەم زەمەنەدا خەریکە غەرق دەبین کۆمەڵە وشە هەیە کە دینەکەمان زۆر گرنگی پێداوە بەداخەوە خەریکە لە بیرمان دەچێتەوە بسم اللە الرحمن الرحیم گەلێ پڕ بەرەکەتە ئومێدەوارم کە ان شاء اللە هەموو لایەکمان لە گوێبیستنی ئەو وتارانەی باسی بسم اللە دا لە هەموو کارێکا بسم اللەیمان لە یاد بێ و ئەگەر دواتریش بیرمان هاتەوە دووبارە بسم اللەی بۆ بکەینەوە لە وڵاتی تورکیا لە کوردستانی سەر بە تورکیای مەزڵوم و چەوساوەی کوردزباندا پیاو و ژنێک کوڕ و کچێک دوای ئەوەی کەوا دەچنە ژیانی هاوسەریەوە ئافرەتێکی دڵ پڕ لە ئیمان و خواناسی شووی کردووە بە کوڕێک بە ئومێدی ئەوەی کە هیدایەتی بدا بەڵام لارە مل خوانەناس نوێژنەکەر گاڵتەکرد بە مەبادیەکانی دینی ئیسلام پەنا بەخوا ئەم ژنە هەر لە مناڵیەوە ئەم ئافرەتە وا ڕاهاتووە دەست بۆ هەر کارێک بەرێ دڵە بسم الله الرحمن الرحیم وا ڕاهاتووە دەست بۆ هەر شتێک بەرێ ڕۆژانە سەدان جار ئەم وشەیە دووبارە دەکاتەوە سەدان جاریش لەلایەن هاوسەرەکەیەوە تەریق دەکرێتەوە ئەمە هەر نەبڕایەوە ئەم بسم اللەیە بەیانی جارێک بەسە و شەو جارێک بەسە ئەڵێ نەبەخوا من دازا فێر بووم و یەقینی ناودڵیشم لەگەڵ یا ئاگای لێتی هەر کارێک بە بسم اللە دەست پێ نەکرێ بێبەرەکەتە و نابێ ڕۆژێ هاوسەرەکەی پێی دەڵێ مێردەکەی دەڵێ باشە ئەم بسم اللە الرحمن الرحیمە چی بە تۆ بەخشیوە چیت پێ دەبەخشێ ئەڵێ ئەو خوایە کاتێک کە من ناوم هێنا لە هەموو شوێنە لەگەڵما حازرە و لەو کاتەدا من یەقینم هەیە کە خوا چاوەدێریم دەکا پشتیوانیم لێ دەکا دەڵێ دەی باشە دەتوانی ڕۆژگارێک ئەمە بەسەرا بێ و تاقی بکەینەوە بزانین ئەو خوایە کە تۆ ئەوەندە پەنای بۆ دەبەی و لە هەموو کارێکا ناوی دێنی بەهاناتەوە دێ ئەڵێ یەقینم هەیە و هیچ گومانم نییە مانجە زیاتر بەسەریا تێدەپەڕێ بە حسابی کابرا ژنە ئەمەی لەبیر چۆتەوە پارەیەکی بۆ دێنێتەوە لە عوملەی پارەی تورکی ئەڵێ ئافرەت ڕۆژانە وڵاتی ئێمە وڵاتێکی پڕ گرانییە، پارەکەی کەم نرخە، لیرەی تورکی. ئەم پارەیە با دادەنێم، کۆم کردووەتەوە، تۆ لە شوێنێکی نادیارا هەڵی بگرە، بۆ ئەوەی لەبەر دەستی منا نەبێ. ئەڵێ بۆچی؟ لەبەر دەستتا بێ باشترە، خۆ ئێمە خوانەخواستە هیچ ناپاکییەکمان لە بەینا نییە. ئەڵێ نەوەڵڵا هیچ مەسەلە ئەوە نییە، بەڵام ئەگەر لەبەر دەستتا بێ دەیخۆم و لە کاتی تەنگانەدا دەستم پێی ڕاناگا. تۆ وای بشارەوە کە من زەفەری پێ نەبم کە موحتاج بووم و ئەگە زۆریشم لێ کردی هەر مەمدەوە حەتا ئەزانی کە هیچ ڕێگایەکی ڕوونمان نەماوە با بۆ ڕۆژانی تەنگانە نەخۆشیەکی سەخت کارێکی سامناک ماڵ و حاڵ لێ تێک چوونێک شتێکمان پاشەکەوت هەبێ بەڵام ئەمە نێتێکی لە پشتەوەیە پارەیەک کیسەیەک پارە عەلاگەیەک پارەی دەداتێ و ئەڵێ من دەڕۆمە دەرەوە لە شوێنێکی وا بێ شارەوە کە من ئاگام لێ نەبێ. کامێرەی بچووکەیە و هەرزانیشە. لە بن میچی دیوارەکاندا لە دەرەوەی حەوشە و ناوە قایمی دەکا، موراقەبەی ناو حەوشەکەی پێ دەکا و کامێرەشی لەسەرە. خۆی دەڕوا و دێتەوە، دواتر فلیمەکان هەڵدەگرێتەوە، زۆر بچووکە، هیچ کەس هەستی پێ ناکا کە لەم مزگەوتەشە دابندرێ. هەڵیان دەگرێتەوە و شوێنێکە ئافرەتەکە لە ژێر درەختێکا چاڵێکی بۆ هەڵکەندووە و تێی خستووە. ئەمری مێردەکەی بەجێ هێنا وەکو ئافرەتێکی موسڵمان. کابرا شوێنەکەی بە کامیرە گرتووە، دەچێ پارەکە هەڵدەگرێتەوە، پاشی دوو هەفتە دەڵێ وەڵڵای کارێکی زۆر زەروورم هاتۆتە پێش، هیچ ئەنوایەکم نەماوە، لەگەڵ برادەرێکمان لە معامەلەیەکا زەرەدێکی گەورەم کردووە، برادەرەکەشی ڕادەسپێرێ ئەویش عەشقی بێ دینی و گاڵتە کردن بە دینی خوا و بە بیسمی اللە و ئەوانە دەبێ ئەڵێ تۆش وەرە پشتڕاستم کەوە و هاوکارم بە بۆی ئەم ژنەم قەناعەت پێ بکەین واز لەم بیسمی اللە بێنێ تۆش وەرە لە دەرگا بدە وڵێ کاکە هیچ کەل لەسەر ڕا ناوەستم ئیتر یان لە شورتە شکاتت لێ دەکەم یان پارەکەم هەر دەوێ لەبەر چاوی خێزانەکەمان ناچارم کە ئەم پیلانە دادەنێن پیلانەکەیان جێبەجێ دەکەن ئافرەتی مسوڵمانی دڵ پڕ لە ئیمانی بسم اللە کەر ئەڵێ وەڵی تۆ وەعدت دا کە دەی باتە ژوورێکی تر کە ئەو پارەیە تەسلیم نەکەم بەڵام کەمادەم کابرا سوور بێ لە ماوەی چەند سعاتیشکەدا شکاتمان لێ بکە باش وتنە پێمان نەزانێ و ئەچم پارەکە دێنمەوە بە حسابی کابرا بەڵام کابرا پێشتر چوە پارەکەی دەرێناوە پارەکەی لەوێ لابردووە کە ژنەکە بچێ پارەکە لەوێ نەماوە کەسیش پێی نازانێ ئەی خوا بۆ پارێزگاری لێ نەکرد ژنە دەچێ و کابرا لەگەڵ ڕەفیقەکە دەست دەکەن بە پێکەنین ئەڵێ ئێستا قەناعەتی پێ دەکەین کە بۆ هەموو ژیانی جارشکە بسم الله نەکاتەوە کە دەچێ سبحان الله شیسە پارە لە شوێنی خۆیەتی پارەکە دێنێتەوە بۆ بەر چاوی مێردەکەی و مێرد خەریکە جەڵدەیەک لێ دەدا و ئێتر چاوی دوو جار دەگڵۆفێ و دەست بە سەدڵیا دێنێ دەڵێ ئەم پارەیەکی خۆمانە ئەڵێ جای پارەی لەچ بەمر بۆ پارەی تر شک دەبەم نە ماڵەدا ئەوە شیسەکەی عەلەمان عەلاگەنیە دەی بیژمێرە ئەڵێ جا ژماردنی چی خۆ دەستکاری نەکراوە ئیتر هەر لەوێدا شایەتمانێکی بە حەق دێنن خۆی و برادەرەکەی دەڵێ ئەشهد بالله ئەو خوایەی کە تۆ ئەوەندەی اعتمادت پێیەتی خوایەکی بە حەقە یەقینەن ئەمە پیلانێک بوو کە ئێمە بۆ تۆمان دانا ئەم بسم الله لە بیر بەرینەوە ناوی خوا لە بیر بەرینەوە ئێمە ئەومان بە خەرافیات دەزانێ بەڵام وەڵی ئەو خوایەی کە تۆ باست دەکرد کۆمەڵە فریشتەی هەیە معقیباتون لە دەوری ئیماندارن پشتیوانی لێ دەکەن بە چاوی سەری خۆم بینیم کەوایە ئەمانە خارق العادەی پێ دەوترێ خوای گەورە سوننەتی وا نیە تۆ شتێک دانی بڵێی بسم اللەیم لێ کردووە نەدزرێ ئەبێ لە شوێنی پارێزراوا بێ بەڵام خوای گەورە کۆمەڵێ جار هەندێ شت دەکا بە هیدایەتی ما هەندێش خەڵکی تر و دەیکا بە پشتیوانیەک و بەڵگەیەکی ئاشکرا و بەڵگە نەویست بۆەوەی ئیماندارێک پشتی عەرز نەدرێ ئەوە بەرەکەتی بسم اللەیە ئیمانمان پێتە یا اللە هیچ شتێک بەبێ پشتیوانی تۆ ناکرێ بۆیە وتمان دەبێت لە هەموو کارێکا بڵێین ان شاء اللە ئەگەر خوا مەیلی لێبێ لەو زنجیرە باسەدا کە دەچینە خزمەتی و بەشی سێمی ئەو مستەلەحانەیە کە ئێمەی مسلمان لە یادمان کردوون وتمان دەبێت بسم الله لە هەموو کارێکمانە ان شاء الله لە هەموو قسە وعد و بەڵێنێکماندا باسی سێممان وشەی الحمد لله کە لەبیرمان کردووە ڕۆژانە تخوا لە خۆتان بپرسن چەند جار سوپاسی یەکتر دەکەین چەند جار سوپاسی خەڵک دەکەین کابرا هەر کارێکت بۆ دەکات تەلەفۆنێک دەکات زۆر سوپاست دەکەم زۆر مەمنونم کەچی زۆر کەمتر لەوە وشەی الحمدللە بەدەممان دادێ ئەو وشەیە خەریکە نامۆ دەبێتەوە بۆیە بە پێویستم زانی لەم وتارەدا و ڕەم لە وتارانی هاتووتریشدا بە پشتیوانی ئەڵڵا ئینشا ئەڵڵا لەسەر بەرەکەتی وشەی الحمدللە بدوێم ئێمە زۆر جار وشەی الحمدللە وا ئەزانین هەر بۆیە بەکاردێ کە لەسەر سفرە تێرت خوارد و خواردنەکەت زۆر بەدڵ و پارەیەکی باشت ئەو ڕۆژە هات پێت دەست بڵێی خوایە حەمد و سەنا بۆ تۆ الحمدللە دەست بەسەر معیدەی تێرتا بێنی و سوپاسێکی خوا بکەی بەڵام زۆر شت هەیە لەو خواردنە گەورەترە لەو پارە گرنگترە و حەمد و سەنای خوای لەسەر ناکەی بۆیە ئیمامی غەزالی بە ئاگامان دێنێتەوە ئەو مامۆستای دڵ و دەروونە دەفەرموێ ئەفەرمێ هەموو هەناسەیەک کە تۆی مرۆڤ هەڵی دەمژی دوو جار حەمد و سەنای خوای دەوێ جارێکیان کە هەڵی دەمژی زۆر بە ئاسانی دەچێت دەستیەکانتەوە جارێکیان کە چەند بە ئاسانی هەناسەکە دەدەیتەوە ئیمامی غەزالی حوسە هەشت ساڵ لەمە پێشەوە قسەی فەرمووە ئەهلی تەسەوف و بیاری تەسکەی نەفس و فکر بووە ئەو کەسانە نرخی هەناسەیەک دەزانن کە ڕەبۆیانە کە چەند دەزانێت بە چەند ناڕەحەت دەچێتە خوارەوە ئەوەی کە ساغە نرخی ئەو هەناسە نازانێت چەند بە ئاسانی هەڵی دەمژی و چەند بە ئاسانی دەیدەیەوە ئەی ئەو کەسانەی کە دەیانبەن لە ژێر ئینعاشە ئۆکسجینیان دەخەنە سەر هەناسەی دەستکردیان بۆ دادەنێن ئا ئەوانە چەند پارە سەرف دەکەن ئەگەر حکومەت هاوکاریان نەکا و خەسخانێکی حکومی نەبێ بە هەموو کەس ناکرێ دە وەرە بەڕێزەکەم من ئێستا لە ڕوانگەی زانستیەوە بۆت ڕوون دەکەمەوە ڕۆژی تۆ بای چەند ملیۆن لە خوا هەناسە وەردەگری بە بەلاش کە چیناڵی الحمدلله پەنا بەخوا لە هەر هەناسە هەڵمژینێکدا لە یەکجا کە هەناسە هەڵدەمژی و سییەکانت پڕ دەبن لە ئۆ تو، لە ئۆکسجین، پێنج سەد میللی لیتر ئۆکسجین دەمژین، پێنج سەد میللی لیتر ئۆکسجین دەمژین، لەو پێنج سەد میللی لیترە سەد و یەک لەسەر پێنجی میللی لیترێک دەمێنێتەوە و باقیەکەی دەبێتە غازی سی ئۆ تو، دووەم ئۆکسیدی کاربۆن، کە غازێکی ژەهراویە و لەشت فڕێی دەداتە دەرەوە لەڕێی دەم و لووتەوە. دەی لە ڕۆژێکا بزانە تۆ چەند جار هەناسە وەردەگری لە یەک دەقیقەدا بیست جار ئینسان هەناسە وەردەگرێ بە تەبیعی لە یەک سەعاتە هەزار و دووسەد جار ئینسان هەناسە دەدا لە یەک شەو و ڕۆژە بیست و هەشت هەزار و هەشت سەد جار ئینسان هەناسە دەدا ئایا دەکاتە چەند لەتر ئۆکسجین بیست و هەشت هەزار و هەشت سەد ئەکاتە دوانزە ملیۆن و هەشت سەد و هەشتا هەزار لتر ئۆکسجینت هەڵمژیوە تۆ لە شەو ڕۆژێکە دوانزە ملیۆن و هەشت سەد و هەشتا هەزار لترمان ئۆکسجین وەرگرتووە لەو هەوا پاکەوە ئەگەر بە پارە بیکڕی بەم پارە تەبعەی کە هیچ نرخێکی نەماوە ئەها پەنجا دیناری تەبع هیچ نرخێکی نییە ئەگەر یەک دیناری تەبع حیساب کەی بۆی لە کولی شەو و ڕۆژێکا من و تۆ هەر یەکێک لە ئێمە بای دوانزە ملیۆن و هەشت سەد و هەشتا هەزار دیناری ئەم پارە تەبعەمان بەس هەوا هەڵمژیوە بەس ئۆکسجین هەڵمژیوە ئۆکسجینی پاکی ئەم هەوایە ئەگەر لە خەستەخانەیەکا بی یەک شەو ڕۆژ ئەو هۆنێت بخەنە سەر بە حەیاتی تەحەمولی پارەکەی ناکەی چاولێ خوای گەورە چەند پێویستە سوپاسی بکەی لە کولی هەناسەیەکە ئیمامی غەزالی فەرمووی دوو جار حەمد و سەنای خوای لێ بڵێ یا ڕەبی خوایە حەمد و سەنا بۆ تۆ الحمدللە ئایا وا دەزانی هەر پارە و سەرۆت و سامانەکەت حەمد و سەنای خوای دەوێ یان سفرەی ڕازاوە و تێربوونی دوای نان خواردنەکەت نەخێر هەر لە هەناسەکەدا کە خەڵک حسابێکی بۆ ناکا ئەوە چ کەسێکە، من، چ کەسێکە، لە پیاو، لە ژن، لە کوڕان، لە کچان، کە قەرز دەدا بە خوا، کە خوا سەدان قات بۆی چەند بارە دەکاتەوە و پێی دەداتەوە، هەم لە دنیا و هەم لە قیامەتا. قەرز دەدەی بە خوا، واتە دەبەخشی لە پێناوی خوادا، خوا پێویستی بە ماڵ نییە، لەبەر مەسڵەحەتی تۆ، دەفەرمێ ئەوەی کە دەیبەخشی لە پێناوی ڕەزامەندی منە، لەو وەختە هیچ نیەتێک لە بەخشینی ئەو پارە و پاروەنانەدا لە بەخشینی ئەو سەروەت و سامانەی کە بە عەرەقی نێو چاوان پەیدات کردووە مەبەستێکت نییە لەم سەر زەویەدا ئیلا ڕەزامەندی ئەڵڵا نەبێ ئا لەو کاتەدا خوا دەفەرمێ ئەو قەرزە من لێت وەردەگرم و بە چەندان قات لە بانقی خوادا دانناوە و ڕۆژانە زیاد دەکا ئەضعافا کەثیرا هەر خوا خۆی دەزانە چەند زیاد دەکا پیان صلی الله فەرمووی ئێستا حەزەتی جبرائیل ئەم ئایەتەی 245 سورەتی البقرەی بۆ هێنام یەکێ لە سەحابە ڕاست بەوە ناوی ئەبو دەحداح بوو فەرمووی ئومدود یەدەکە یا ڕەسول اللە صلی اللە وسلم ئەی پێغەمبەری خوا دەستە درێژکە و دەست خەناو دەستم پیانسان فەرمووی بۆچی ئەی بۆچی ئەبو دەحداح دەستم درێژکەم چ نیازێکت هەیە فەرمووی قوربان لی بوستان لا یمتلک ئەحد مثله بێستان و باخێکم هەیە هیچ کەسێک لەو باخەی من نیەتی و هەموو خەڵک شاهیدە چ باخێکی گەورە و عەزیمە چی میوەجاتێکی تێدایە هو قرض لله تعالی وا لە پێناوی خوادا بە خوام بەخشی پیان صلی الله فەرمووی ولك به سبعمائة ضعف يا أبا دحداح منش زمانت دەکەم کە پێغەمبەری خوام وعدم بە خلاف نیە خوا حەوسەد باخیوان لە بەهەشتا بداتەوە ئەبو دەحداح فەرمووی اللە اکبر اللە اکبر خوا گەورەی هەر بۆ تۆیە خوایە یعنی سبحان اللە ئێمە پارەیەک بخەیە باقەوە بڵێ لە جاتی دینارێک حەوسەد دینار دەدرێتەوە چەند دڵخۆشی یەقینت هەیە کەوایە دەڵێ ئەوە چەکەکە ئیمزا کراوە مۆر کراوە ئەوەندە یەقینی هەبوو وای زانی چاوی لە بەهەشتەوە حەوسەد باقی وەرگرتووە لە خۆشیانە فەرمووی اللە اکبر چۆوە بۆ ماڵەوە ژنەکەی خەریکی باخڕنین بوو کاتی میوە پێگەیشتنە ئەو کاتە باخەوان لە هەموو وەختێ زیاتر دڵی بە باخەوەیە هاتۆتە بەرهەم چ بەرهەمێکی جوان فەرمووی ژنەکە لە باخەکە وەرە دەرەوە ئەو سەر لە چنیویش تەمڵکی ئێمە نەماوە چونکە لەو وەختەوە کە من نێتم هێناوە تۆ چنیوتە داینێوە باخەکەم بەخشی بەخوا فەمووی هەی دەستت خۆش بێ و ڕەبی ماڵت ئاوا بێنەی گوت هەی ماڵ وێران جا بۆ ئەم هەموو شتە خراپەمان هەیە کابرا جامانە کۆن دەبەخشێ کراسەکەی ملیۆنی پێ نەماوە ئەم جاڕێ بیدەن بە فڵان فەقیر بۆخۆی ڕووی نایە لەبەریکە نەیگوت جا بۆ شتی کۆمان هەیە بۆ نەتبەخشی ئەمەمان هەبوو زۆر دڵمان پێ خۆش فەرمووی یا ڕەبی دەستت خۆش بێ ئەبا دەحدە ئەی ئافرین ژنی صالیحە چەند پشتیوانی مێردە پیاو بە ژنی چاک دەبێتە پیاو ئەبێتە خێرۆمەندی دنیا و قیامەت مناڵەکەی بینی قلەخورمایەکی گەورەی لە دەما بوو، قلەخورمای سعودی، عەرەبستان زۆر بە ناوبانگە، ئەوانەی چوونە سعودی ئەوان کیلۆی بە سێ سەد دینار و دوو سەد دینار و ئەوانەیە، ئەوە بە هەموو کەس ناکڕرێ، یانی زۆر بە ناوبانگە، لەو نەوعە خورمایە تێیدا بوو، خورمای عەجوەی پێ دەڵێن، هەر یەک کیلۆی بە دوو سەد دیناری سویسری خۆمان دەکا سی هەزار و سی و پێنج هەزار دینار دەکا. لەوە لە دەمێدا بوو، پەنجەی کرد بە دەمی منداڵەکەدا و فەرمووی کخ کخ بیتفەوە بیتفەوە چونکە ئەوە ماڵی ئێمەنەوە مەیخۆ، ماڵی ئێمە نەماوە بە پارە بۆت دەکڕمەوە، مەیخۆ، لە موڵکی ئێمە دەرچووە. توانات هەیە بەسەر هەموو شتێکەوە حەمد و سەنا هەر بۆ تۆیە ئەبێ ئاوا خوا بناسی بەردەوام بڵێ الحمدلله کە خوا بە مسلمانی وەری گرتووی ئێمە وەکو عرضم کردن هەر لەسەر پارە کە پارەی باشمان دەستکەوێ کە نانی باشمان خواردبێ کە کابرا سارێکی باشی وەرگرتبێ کە مناڵەکەی نازیح بوو بێ ڕەمبێ بڵێ حەمد و سەنا بۆ خوا بەڵام ئەوە حەمد و سەنایەکی ڕەمبێ بچووک بێ لە چاو حەمد و سەنای ئەوەی سوپاس لەسەر خەڵاتی ئیسلام و ئیمان وەرگری بڵێی خوایەم ئەم عەبدە لاوازەی خۆت خوا چۆن دەرگایەکی بۆ خستوویە سەر پشت خوا دەفەرمێ وەرە قسەم لەگەڵ بکە بەبێ تەرجومان بەبێ تەلەفۆن دەرگات لێدا ناخەم جوابت دەدەمەوە ئەگە گوناهباریش بی ئەگە هەرچەند گوناهبار بی ئەو گوناحانە ڕەم بێ خۆت شەرمیان لێ بکەی والله جاری وایە خوا دەفەرمێ قل یا عبادی الذین اسرفوا علی انفسهم لا تقنطوا من رحمة الله خەڵکانێک پەیوەندیان پێوە کردوین وتوێتی مامۆستا گوناهی وام کردووە شەرم دەکەم باسی بکەم وتمان هەر باسی مەکە با بینی خۆت و خوا بێ خوا دەفەمە دەرگا لێدا ناخەم لە ڕەحمی من مەویز مەبە ئەو گوناهە خۆش شەرم دەکەی بیگێڕێەوە لە ڕووی شەرعا خوا دەفەمە دەرگا لێدا ناخەم دەرگاکەم هەر کراوەیە کە لێت داوەرە دەگرم و لە ڕەحمەتی خۆم مەویسن ناکەم من تقرب إلي باعا تقربت إليه ذراعا خوا دەفەرمێ ئەوەی کەوا باڵێک لێم نزیک بێ ئەو من گەزێک لێی نزیک دەبمەوە وە من ئەتانی یەمشی ئەتەیتو هەڕوەلەتەن لە حەدیسی قودسیایە کە دەفەرمێ هەر کەسێ بە بە ڕۆیشتنی ئاسایی بێ بۆ لام بە ڕۆیشتنی ئاسایی من بە گورگە لۆقە بەرەو ڕووی دەڕۆم و باوەشی بۆ دەکەمەوە ئایا ئەمە حەمد و سەنای خوای ناوێ کابرایەکی دەسەڵاتدار یەک تۆز دەسەڵاتی هەیە غەڵەتێکت کردووە لە ڕووی قانون و یاساوە ئەگە بڵێ وا عەفوم کردی ئەمجارە سەجاری یا ڕەبی ماڵە داوا بێ حەمد مەمنونم سوپاست دەکەم کەچی خوا دەفەرمێ ئەو لاپەڕە ڕەشەت بۆ سپی دەکەمەوە لە گوناه ئایا نابێ بڵێ حەمد و سەنا بۆ تۆ خوایە خوایە کە ئاشکرام ناکەی کە ڕزقم نابڕی کە فەزعم ناکەی ئای چەند بەندە لە خوا نزیک دەبێ کاتێک کەوا حەمد و سەنای خوا دەکا کاتێک کە بەندەیەکی ساڵحەیە بۆ خوای گەورە ساڵحە یان ساڵحەیە بۆ پیاو یان بۆ ژن نمونەیەک لە ئافرەتان بۆ جەنابتان باس دەکەم دەیکەمە نمونە بۆ خوشکانی ئیمانداری خۆمان حەزرەتی جوبڕائیلی ئەمین دێتە خزمەتی حەزرەتی ڕەسول اللە صلی اللە علیه وسلم لە عەرشی عەزیمەوە قورئانت پێیە ئەی جوبریل نەخێر ئەی پێغەمبەری خوا چونکە گە قورئانم پێ بووە ئەم لە شەی تۆ ئەوان ڕا نەدەگیرا لە چلەی زستانە وەختی ئا ئەم ڕۆژگاری زۆر لێرە سەختتر و سەرماتر کە ئەم بەسەڵەکانی پێشوو پیاوان صلی سەلم وەحی بۆ دەهات عرەقە بە نێوچاوان و هەموو لەشیا دەهاتە خوارەوە لە بە قورسی وەحیەکە فەرمووی وەحیم پێ بوویایە ئەها چۆن لەشت تێک دەچێ ئەی محەمەد چەند وەحی قورسە وەحیم پێ نییە قورئانێکم پێ نییە پەیامێکی خوام پێیە جبریل فەرموو پەیامەکەی خوا چییە يا محمد صلى الله عليه وسلم اقرئي خديجة من الله السلام أي محمد صلى الله عليه وسلم مژدەی بدە خوای گەورە قەسرێک کۆشکێکی لە لوئلوئی پاک لە بەهەشتا بۆ ئامادە کردووە هەر لەگەڵ ڕوح دەرچوونی ئەوە دەمی کردوێتەوە بۆی بچێتە ناوی ڕوحەکە ئیسراحەت بکە چ فەزلێکی گەورەیە خوشکی ئیماندارم تۆ چاو لە خەدیجە بکە وەکو ڕێبازی خەدیجە بگرە لە خزمەت دینی ئیسلامدا بە ئەوە دڵنیابە ڕۆژانە خەدیجەکان لەناو ئێمەدا دووبارە دەبنەوە ئیتر لە هەر زەمەنێکا بن نەناسراون ناسراون گرنگ نییە لای خوا ناوەکەت تۆمارە پێغەمبەر صلی الله علیه و سلم سورەتی البینەی بۆ هات بانگی صحابیەکی کرد ناوی ئوبەی کوڕی کەعب بوو یهودی بوو جوولەکە بوو دوایی مسلمان بوو بوو فەرمووی یا ئوبەی ان الله امرنی ان اقرأ عليك سورة البینە ئەی ئوبەی خوای گەورە ئەمری پێکردم بە ئەمر کە سوڕەتی بەیینەت بۆ بخوێنمەوە بە تایبەت بۆ تۆ فەرمووی ئەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەسەمانی ڕەبی یا ڕسول اللە خوا ناوی منی هێنا فەرمووی ئەی محەممەد سوڕەتی بەیینە بۆ ئوبەی کوڕی کەعب بخوێنەوە فەرمووی نەعم ئەرە وەڵڵای خوا لەو ئاسمانەوە ناوی تۆی هێنا فبکا ابی بن کعب، ابی دەستی کرد بە گریان، چ پلەیەکی گەورەیە، بۆت بگێڕنەوە بڵێم مەسرورێک باسی تۆی کرد لەوێدا ناوی تۆی هێنا وتی بەخوا پیاوێکی چاک و بەڕێزە ها لە ماڵێ دڵت چەند پێی خۆش دەبێ لە عەرشی عەزیمەوە مەزانەوە هەر بۆ ئوبەیە ئەوە زەمەنی پێغەمبەر صلی اللە علیه و سلم وەحیەکە دەهات و ئاگاداری دەکرد لە حەدیسی قودسیا دەفەرمێ ئەگەر بەینی خۆت و خوا چاک کەی خوا لە ئاسمانە بانگی حەزرەتی جوبریل دەکا جوبریل نامرێ فریشتەیە و هەر ماوە بانگی دەکا و دەفەرمێ ئەی جوبریل فڵان کەس بەینی لەگەڵ منا و زۆر باشە خۆشم دەوێ و تۆ خۆشت بوێ کە گەورەی هەموو مەلائکەتی ئەرز و ئاسمانی جوبریلیش بانگ دەکا فریشتەکانی ئاسمان و زەوی فڵان کەس خوا خۆشی دەوێ و من خۆشم دەوێ تۆش خۆ ئێوەش خۆشتان بوێ ئەم خۆشەویستێ بەبێ ئەوەی هەست بکەی دەچێتە ناو دڵی هەموو خەڵکەوە خەڵک بەبێ ئەوەی هیچ قازانجێکت بۆیان هەبێ خۆشی دەوی کەواتە خوا ناوەکەی دابەزاندی بۆ سەر زەوی دەی حەیف نییە ئینسان بەینی خۆی لەگەڵ خوادا ئەوە پڕ نەکا لە خۆشەویستی ئەی ئایا ئەم فەزڵە ئەو عەبدە دەچێتە ئەو پلە و پایەوە ئەو عەبدە داماوە کزۆڵە حەیف نییە بڵێی نەڵێی الحمدللە خوایە حەمد و سەنا بۆ تۆ چ فەزلێکە خوا لەگەڵ ئێمەی کردووە ئەم بەندە داماوە بەم هەموو گوناهەوە ڕۆژانە خوای گەورە دەفەرمێت لە نزیکترین شوێنا لێم نزیک دەبێەوە کە سوزدەیە ئەقرب ما يكون العبد من ربه وهو ساجد نزیکترین کاتێک کە بەندە لێم نزیک دەبێتەوە ئەو وەختەیە کە سەر لە سوزدەدایە ئەو وەختەی کە نێوچاوان بەرزترین شوێنی لەشت لەگەڵ سەری پەنجەکانت کە نزمترین شوێنی لەشتە پەنجەکانی قاچت یەکسان دەبن ئەزانن سوزدە مەعناکەی باوەڕتان وایە ئێمە لەگەڵیا ڕاهاتووین یانی چونکە الحمدا زۆر نوێژ دەکەین و دووبارەی لەبەر چاومان دەینات بیهێنە بەر چاوی خۆت لە ماڵێ تخوا بڵێ ئەم سوزدەیە چ مەعنای هەیە ئایا هیچ دینێک هەیە هیچ شتێک هەیە لەم سەر زەوێدا ئەم مەعنا جوانەی هەبێ بۆیە لە سوزدەی ئێمەدا پێ سەڵسان فەرمووی دەبێ لەسەر حەوت شوێن ناسوزدە بەرن ئەینا سوزدەکەت باش نییە مەگە بە نەزانی بێ ئەینا بەتاڵە ئەبێ لوت و نێوچاوانت نێوچاوانەکەت، هەردوو لەپی دەستت، هەردوو کوڵاوەی ئەژنۆت، هەردوو بەرە پێی پەنجەکانی قاچت، واتە کەوتان کردە قیبلە پەنجەتان ئاوا لێ بکەن ڕەحمەتی خواتان لێ بێ. چەندین خەڵک دەبینم بو پێشمان کوتەوە بە خەڵک زاری وا فریار ناکەی بۆ هەموو خەڵکە بەڵێ ڕەنبە کابرا عاجز بێ لەناو جەماعەتا دواتر لە دەرێ دەستت پێ ڕاناگا. پەنجەی ئاوا دادەنێ بۆ پشتەوە، نەخێر دەبێت سەری ئەو پەنجانەت ئاوا بۆ پێشەوە من لە کاتی سوجدەدا ڕوویان بکە پێشەوە بۆ ئەوەی بیسەلمێنی خوایە من لە تەوقی سەرم حەتا خوارترین شوێنی لاشەم وا لە خزمەت تۆدام ئازانی سوجدەکە چەند مهمە لەو وەختەدا خوا دەفەرمێت تۆ لە هەموو وەختێ لە من نزیکتری بۆیە لە سوجدەدا دوعا زۆر گیرایە بە زمانی کوردی بەزەوەی بە قسە مەیڵێ لە دڵی خۆتا چ دوعایەک دەکەی خوا ئیشاءاللە لێت وەردەگرێ زۆر لە خوا نزیک دەبێەوە ئایا تخوا دوای هەموو نوێژێ شایەن نیە بڵێی حەمد و سەنا بۆ تۆ خوایە کە من لە ئەهلی سوزدەم لەو وەختەیا کە تۆ سوزدە دەبەی سەدان هەزار خەڵک بێ ئەمری خوا دەکا خوایە فەزڵی تۆیە کە منت هیدایەت دا سوزدە بۆ تۆ بەرم ئەمانە هەموو حەمد و سەنای خوای دەوێ حمد و سنای خوای دەوێ کاتێک کە دڵێک خاڵی بێ لە قورئان کەلبەیت الخرب پیان سەسم فەمووی وەکو کەلاوە وایە کە تۆ سورەتی فاتحە بزانی بە تەنها قل هو الله بزانی بە تەنها گەورەترین سورەتەکانی قورئان لایە دڵت کەلاوە نییە نابێتێت جێگای شەیطان ابن القیمی جەوزی دەفەرمێ دڵ ناڕەحەتی و خەم و دوودڵی و خەمۆکی داواکاری زۆری هەیە ابن القیم مامۆستای نەخۆشیەکانی دڵ دەفەرمێ دڵ دایمە خەمی هەیە خەمۆکی هەیە ئەم عالەمەی ئەمڕۆ هەمووی دەڵێ خەمۆکیم هەیە نەخۆشی دەرونیم هەیە ڕاڕایم هەیە قەلەقیم هەیە دوعای خێرم بۆ بکەن بۆ خۆم نازانم بۆوام فەمووی ئەمە هەموو دڵێک ئەمەی تێدایە هیچ شتێک ئەو دڵە پڕ ناکاتەوە ئیلا خۆشەویستی خوا نەبێ دڵ ئەبێ پڕ بێ جا یان پڕی کە لە خۆشەویستی خوا ئەوانی تری لێ دەچنە دەرەوە یان ئەگەر پڕن نەکرد لە خۆشەویستی خوا دەبێتە هێلانە بۆ ئەو هەموو شەیاتینی جن و ئینسە و هێلانەی خۆی تێدا دەکا و هێلکەی تێدا دەکا و بەچکەی تێدا هەڵدێنێ وا لێدێت لە ژیانی خۆت بێزاری ببێ و لە هیچت کەم بێ ئەم ئیسلامە ئەم قورئانە الحەمدوللای دەوێ ئەم قورئان و مزگەوت و شەرعە الحەمدوللای دەوێ کە ئەوەی زۆر زۆر نەیاری بێ بە دڵ ڕووی تێبکا هیدایەت وەردەگرێ ئاخری وتارەکەم سەرنجتان بۆ ئەم ڕووداوە ڕادەکێشم کە لەم چەند ڕۆژەی ڕابردوودا ڕوویدا. ڕووداوێک هەبوو دڵی هەموومانی ناڕەحەت کرد، ئێمە بە ئیهمالی وەرمانگرت چونکە دڵی موسڵمانانمان پێ ناڕەحەت نەدەکرد. من لەم وتارە باسم نەکرد چونکە تۆ دڵت پێی ناڕەحەت دەبوو. خەڵکیش هێندە ناڕەحەتە دەمانەوێت لە مزگەوتا دڵی خەڵک خۆش کەین ان شاء اللە. لە سویسرا کابرایەک هەبوو ناوی دانێل سترێج بوو، سیاسەتمەدارێکی سویسرییە، پڕۆژ لە حیزبی پارتی گەلی سویسرا بوو. هات لە پەرلەمانە دەستێکی باڵایان هەیە لە سویسرا مزەکەرەیەکی پێشکەش کرد نووسراوێکی پێشکەش کرد سەدان هەزار ئیمزای لەسەر کۆ کردەوە پەرلەمانتارانی ڕازی کرد کە نابێ مزگەوتەکان منارەیان بمێنێ ئەبێ منارەکانیان بڕوخێ بۆ ئەوەی کە منارە ڕەمزی ئیسلامی توند و تیژ و خوێن ڕێژ و ئێرهاب و ئەوەیە نابێ منارەی مزگەوت بمێنێ بە چەندین منارەیان ڕووخاند. ناڕەزایەکی گەورەی موسڵمانانی لێکەوتەوە، سەرێشەیەکی گەورەی بۆ حکومەتی سویسرا دروست کرد، چونکە بێ دین لە هەر وڵاتێکا هەبێ سەرێشەیە بۆ حکومەت. ئەوەی عەرەق فرۆش، قومارچی، نادیکەرەوە ئەوانە سەرێشەن بۆ حکومەت پێش سەرێشە بۆ خۆی بۆ میللەت. ئەم پیاوە بەم بێ دینیەی سەرێشەیەکی بۆ حکومەتی سویسری دروست کرد. لە وڵاتانی جیهانیەوە ناوخۆی موسڵمانان ئەم پیاوە لە دادگادا داوای لێکرا پڕۆژەکەت بسەلمێنە. چونکە لە وڵاتانی بەتایبەت سویسرا قانون زۆر باش پیادە دەکرێ وتیان کە تۆ دەڵێی منارەی مزگەوت نابێ بمێنێ ئەبێ سەدان لاپەڕە لەسەر ئیسلام و خراپەکانی و توندوتیژیەکانی و زەرەر و زیانەکانی منارە و مزگەوت بنووسی هەروانە بە قسەیەکی ڕوود بڵێ مزگەوت بە عەمەل نایە وەکو ئێرە کابرا لە سلێمانیدا خانووەکەی فرۆشتۆ بە دوو دەفتەر زەرەر توێتی لەبەرەوەی نزیک مزگەوتە بۆی گوێم لە چاوم لە مناری مزگەوت و گومەزی مزگەوت نەبێ ئەوە نییە ئەبێت لەوێ بە بەڵگە بی سەلمێنی لە ڕووی دادگادا کە ئەم قسەی من ئیعتیباری قانونی هەیە کابرا بۆ ئەوەی دیفاع لەم مەبدا بەتاڵی خۆی بکە چۆ قورئانی بە زمانی سویسری تەرجمە کرا و ژیاننامەی پیان سەلەم خەلیفەکان ئەحکامەکانی ئیسلام دیارە پیاوێکی سیاستمەداری گەورەی خوێندەواری زمانزانی عالمیە لەسەر ئیسلام مەسافەی شەش مانگ زیاتر دیراسەی کردووە چەند پسپۆڕ و مامۆستای بی زانکۆکانی بانگ کردوون بۆ ئەوەی ڕەخنە لە ئیسلام بگرێ لە دادگادا بڵێ ئەوە ئیسلام ئا ئەمەیە بۆیە ڕقم لێیەتی و نامەوێ منارەی مزگەوتی لە وڵاتی منا بەرز بێتەوە بەڵام کاتێ کە سەیری قورئان دەکا کە سەیری شەرع دەکا کە سەیری حەدیث پیان صلی الله علیه و سلم دەکا ژیان نامەی حەزرەت صلی الله علیه و سلم دەخوێنێتەوە ئەو ڕەحمەتە ئەڵێ یەکسەر لە دواییدا ڕۆژی دادگا کە بچێت مزەکەرەکانی پێشکەشکا لە بەردەمی حاکما چاوەڕێ بوون بڵێ ئەمە ئەمە ئەم هەسەد لاپەڕە هەزار لاپەڕەم نووسیوە لەسەر ئیسلام و محەممەد و منارەی مزگەوت وتی هیچم پێ نییە دەڵێم ئەشهد ئەن لا ئیلاهە ئیلا الله واشهد ئەن محەممەدا ڕەسول الله من ئەو ئیسلامم لە خەڵکەوە ناسی بوو ئەو ئیسلامە پڕیەتی لە تەسامح و لێبوردەیی ژیانی هاوڵاتی بوونی ئەسڵی ژیانی بەیەکەوە ژیان وا من ئیمانم هێنا و هیچم پێ نیە لەسەر ئیسلام غەیری ئەوە دواتر بۆ ڕۆژنامە حیزبەکە فەسڵی کرد دەریان کرد لە ئەندامی مەکتەبی سیاسی ئەو حیزبە چونکە مسلمان بوو وتی هەموو دنیا لە دەست دەم قەناعەتم بۆ دروست بوو ئای چەند ساڵە ئەو دڵم پڕە لە گرێ کوێرکە بیرم دەکردەوە باشە ئەم ژیانە چییە من هاتووم دوای دەمرم و دەبمە دوو چڵی ئەسقان و فڕێ دەدرێم ئێستا ئەو هەموو گرێ دەرونیانەی لە ناو ناخی دڵما چەند ساڵە پێوەی دەناڵێنم نە شەهادەکەم، نە پلە حیزبیەکەم، نە سەروەت و سامانەکەم، نە دنیادیتی و زمانزانیەکەم نەیتوانی وڵامی ئەو گرێیانەی ناو دڵم بداتەوە، مێشکم بکاتەوە بە ژیاننامەی پێغەمبەر و بەرەکەتی ئەو قورئانە هەموو گرێیەکانم بۆ کرانەوە. ئێستا ئەزانم چیم، ئێستا دەزانم بۆ دەژیم، ئێستا دەزانم بۆ دەمرم، ئێستا ئەزانم دوای مردن چیم لێدێ، جادەیەکە سیڕاتی موستەقیمە، پێت دەڵێت دایک و بابت چۆن نیکاحی شەرعی دەکەن کە تۆ لەدایک دەبی بە حەڵاڵ زادەیی حەتا پێت دەڵێت ئەو سەرت ئاوا دەچێ بەهەشتەوە یەک لاری تێدا نییە وتی گرێیەکانی دڵم ڕەوانەوە ئیتر خوایە کرد هەموو دنیاتان لێ دەستانمەوە ویستی ئیسلام سوکە کەچی بۆ خۆی ئیسلام چۆ ناو دڵیەوە بوو بە مای هیدایەت بۆ سەدان خەڵک ئەم دینە حەمد و سەنای خوای دەوێت سادقانە خوای خۆتان بپەرستن ڕاستگۆیانە باوەش بەم ئیسلام و دینداریەدا کەن جومعە بە جومعە ئیشەڵا لەسەر ئەم خواناسی عەزمتان جەزمتر کەن زیاتر شانازی ئەو لەو مزگەوتە چوێ دەرەوە پڕ بە دڵ بڵێ خوا حەمد و سەنا بۆ تۆ حەمد و سەنا بۆ تۆ گەورەتر لە پارەکەم لە سامانەکەم لە سیارەکەم لە نان و پێخۆرەکەم کە ئەم ئیسلام و قورئان و شەرع و مزگەوتە پێخەڵات کردوین هەڵی دەگرم بۆ جومعەی داهاتوو ان شاء اللە ئەگەر خوا پشتیوان بێ یاڕەبی خوایە ڕەحممان پێ بکەی خوایە هیدایەتمان بدەی خوایە بە عیزەتی ئیسلام سەربەرزمان کەی یاڕەبی خوایە خۆشەویستی خۆت بخەیە ناو دڵمانەوە ئەو دڵەمان پاک کەیەوە لە غەیری خۆشەویستی تۆ دینەکەی تۆ پێغەمبەرەکەی تۆ قیبلەکەی تۆ یاڕەبی خوایە ڕەحممان پێ بکەی شیفا بۆ نەخۆشەکانمان بنێری لەم ڕۆژی دوعا قبوڵ بوونەدا ئەم دەستە بە دەست نوێژانە یا اللە لە تۆ دەپاڕێنەوە ئەو کەسانەی لەناو نێتی دڵماندان داوای دوعای خێریان لە ئەهلی ئەم مزگەوتە کردووە خوایە شیفا بۆ هەموویان بنێری لە گەورەیان لە بچووکیان لە مناڵیان لە ژنیان لە پیاویان ئەوەی دەستکورتە یا ڕەبی دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە خوایە ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی عاقبەتمان خێر کەی ئەولادەکانمان صالح کەی ڕۆڵەی مسلمانان لە هەر شوێنێکی ئەم سەر زەوێن دین و ئیمان و لاشە و عەقیدەیان پارێزراو کەی یا ڕەبی خوایە وڵاتمان پڕ بکەی لە بەرەکەت دووری کەی لە هەموو ئاشوبووی و فیتنەی و نەگبەتێک ئامین یا ئەرحەمە الراحمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تنجي قائلها يوم لا ينفع مال ولا